خەبەری برد بۆ ماڵەوە ئەو ماڵەکەی ئەم ماڵەکەی ئەو ماڵەکەی ئەو ماڵەکەی هەموو ئوتیان ئەی پێغەمبەری خوا واللە لە ئاو زیاترمان نییە فەرمووی کێ مێوانی پێغەمبەرەکەی ئەمشەوە باتەوە یەکێ لە ئەنسار فەرمووی منەی پێغەمبەری خوا منەی بم ئەڵێ مێوانەکەم بردەوە چوون بۆ ماڵ و بە خێزانەکەم و چیمان هەیە فەرمی وەڵا ئەوە نەمان هەیە هەر مناڵەکانمان بیخوار سێ مناڵەکە بیخۆ ئێوتی من مێوان پێغەمبەری خوا ماورد و چی بکەیت فەرمووی مناڵەکان بخەوێنە بە برسێتی وە کاتێ نانەکەت بۆ ئێمە هاورچکە هەر بەش یەک زەلام یەکەکە نانەکەت هاورد داتنا خۆت بدە لە لەمپەکە لەمپەیان هەبوو جاران لەمپەکە بکوژێنەوە ئێمەش هەر لەگەڵ یاڵین هەر لەگەڵی ئاواکەن یعنی ئێمەش نانەخۆین لەگەڵتا مناڵەکانیان خەوان بە برسێتی ژنەکەش بە برسێتی ماوە نانەکەی بۆی دانا لەم پەکەی کوژان و ئەم هەر لەگەڵ یا بوو هەر خەریکی بوو هەر دەنگی دەمی هات پەنجەی خۆی ئەلێسیاوە بۆی بۆی میوانەکەی تێر بخۆ میوان